نوری نەمر لە نووسینی محەممەد فەتحوڵڵا گولەن خوێندنەوە، هیوا کۆیی خوێندنەوەی ئایەت و حەدیس محەممەد عەبدولغەنی ئاکاری پێغەمبەران. ئەمانەت ئەمینی. دووەم هاکاری پێغەمبەران عەلەیه سەلام بریتە لە ئەمانەت ئەم وشەیە وشەیەکی عربیە و لە هەمان چاوگی وشەی ئیمانەوە دروست بووە مؤمنیش واتە ئەو کەسی ئارامی و ئاسایش ئەمنیەت بەرقەرار دەکات پێغەمبەران عەلەیه سەسلام کاتێک نوحی برایان پێی وتن باشە ئەوە ئێوە ناترسن لەوەی بێفەرمانی پەروەردیگار بکەن دڵنیا بن کە من نێراوێکی ئەمین و دڵسۆزم بۆتان کەوا بوو لەخوا بترسن و فەرمانداری من بکەن بەڵێ حەزرەتی نۆح بەم جۆرە لەگەڵ قەومەکەی دادەدووە ئایا هێشتا هەر ئیتیقا ناکەن و پارێزکار نابن دڵنیا بن کە من پێغەمبەرێکم ئەمنیت پەخش دەکەم و قەومی لوتیش بەرنامەی پێغەمبەرانیان بەدرۆ زانی کاتێک لوتی برایان پێی وتن ئایا ئێوە لە خوا ناترسن دڵنیا بن کە من نێراوێکی ئەمینم بۆتان دەتوانین نمونەی زیاتر لەم بارەیەوە بهێنینەوە ئەمە لە پاڵ ئەوەدا کە چەندین ئاەتی تر بەواتای ئیشاری ئاماژە بۆ هەمان ناوەڕۆک دەکەن بەڵام بە مەبەستی دەستخستنی بیرۆکەیەک سەبارەت بە بابەتەکە تەنها بەوانەی سەرەوە واز دێنین وەک چۆن المۆمینین یەکێکە لە ناوە پیرۆزەکانی خوای گەورە جل لە جەلالوه و هەروەهاش لە گرنگترین ناوی ئەو کەسانەیە کە باوەڕیان بەو زاتە هەیە جێی خۆیەتی لێرەدا ئەو پرسیارە بکرێت کە ئایا بۆچی بەخوای گەورە عز وجل دەوترێت المۆمین بێگومان لەبەر ئەوەیە کە ئەو زاتە سەرچاوەی دڵنیایی و ئارامی و متمانەیە، هەر ئەویشە دڵنیایی و بڕوامان پێ دەبەخشێت، هەمیشە ئارامی و دڵنیایی لەوەوە تنۆک تنۆک یان لە شێوەی تاڤگەدا بەرەو ئێمە بە خوڕ دێ، هەر ئەو زاتەشە کە پێغەمبەرانی دڵنیا و بڕوادار کردووە و بە سیفەتی ئەمنیەت سەرفرازی کردوون، جا کە وا بێ ئەو شتەی ناوی ئەمنیەت و دڵنیایی و ئەمانەت و ئیمانمان لێ ناوە ئێمە بە پێغەمبەرانەوە و پێغەمبەرانیش بەڕادەیەکی مەزن بەخوای گەورەوە وابەستە دەکات تا سەرەنجام تێکڕای ئەم وابەستەییە بەرەو پەیوەندی خالق و مەخلوق دەمانبات هەموو ئەمانە واتاگەلێکن لە داتاشراوەکانی وشەی ئەمانەتدا بوونیان هەیە بێگومان لایەنێکی گرنگی بابەتەکەیش دەرککردنە بەم پەیوەندیە. هەروەک گرنگترین سیفەتی پێغەمبەران عەلەیهی السلام بە گشتی و پێغەمبەری نازدارمان صلی اللە علیه وسلم بە تایبەتی ئەمانەتە، هەر بەو جۆرە گرنگترین پەسنی جوبرەئیلی ئەمینیش بریتییە لە ئەمانەت، قورئانی پیرۆز بەم شێوەیە بۆمان باس دەکات. مطاع ثم امین. ئەو گوێڕایەڵکراو و نێراوێکی ئەمینە. بەڵێ، جوبرەئیل عەلەیهی السلام، گوێڕایەلی پەروەردگارە و لە ڕووگەی فەرمانبەرییەکەیشیەوە نێراوێکی متمانەپێکراو و ئەمینە. ئیدی بەم چەشنە قورئانی پیرۆز لە کانگای ئەم متمانەپێکراو و ئەمینیانەوە هاتووە. ئەوەتا خوای گەورە، المومینە، گوتارەکەیشی گوتارێکە ئەمنیەت و دڵنیایی لێوە پەخش دەبێت. ئەوجا قورئان لە ڕێگەی جوبرەئیلەوە کە خوای گەورە بە ئەمین ناوی دەبات هاتووە. دواجاریش ئەم قورئانە بۆ ئەو پێغەمبەرە ئەمینە، علیه اکمل التحایە و لەوێشەوە بۆ ئوممەتەکەی نازڵ بووە کە کۆمەڵێکی قودسین و دەستنیشانکراوی بەدەستهێنانی ئەمنیەتەکەی ئەون. بە دڵنیاییەوە هەر کەسە و بە گوێرەی ئاستی خۆی سوودی لە قورئانی پیرۆز وەرگرتووە، جوبرائیلیش یەکێکە لەو سوودمەندانە، ئەوەتا ڕۆژێکیان خۆی بە پێغەمبەری خوای فەرمووە، هەتا ئەو کاتەی خوای گەورە لە قورئاندا بە ئەمین ناوی بردم، لە عاقیبەتم دەترسام. بەڵام دوای ئەو ئایەتە، مطاع ثم امین، سەر تاپا دڵنیایی دایپۆشیم. ئەمنیەت لە پێغەمبەری خوادا. پێغەمبەری سەروەرمان صلی الله علیه وسلم بەر لە هەموو شتێک لە بەرامبەر ئەو پەیامانەی کە لە پەروەردیگاریەوە بۆی دەهاتن تا بڵێی ئەمین بوو. هەرگیز ڕێی تێناچێ هێندەی تۆسقاڵێک ناپاچی لە ئەمانەتەکەیدا کردبێت هەر ئەوەندە نا بەڵکو بەرامبەر سەرجەم بوونەوەرانیش ئەمینە و هەمووان متمانەیان پێەتی آخر چونکە ئەو لە سەرەتادا ئەمنیەتی خۆی بەڕووی هەموو لایەکدا پیشانداوە و ڕێنمونی کردوون بۆ متمانە و دڵنیایی دواتر ڕادەی گرنگی ئەم بابەتەی بۆ ئێمەش ڕوون کردوێتەوە تا وای لێکردین ئێمەش باوەڕ بەم ڕاستیە بکەین جابا ئێستا یەک بە یەک هەڵوێستە لەسەر ئەم لایەنانە بکەین ئەمنیەتی سەروەرمان بەرامبەر ئەرچی پێغەمبەرایەتی خی گەورە عز زەوەجل لە پێغەمبەرەکەی وەک مرۆڤێکی سپاردە پارێز و ئەمین هەڵبژاردووە جاییتر ئەویش بە درێژایی ژیانی لە خەم و پەرۆشی ئەمەدا بووە بە جۆرێک، کاتێک وەحی دەهات، لە ترسی ئەوەی نەبادا وشەیەکی لە دەست دەرچێ، دەکەوتە پەرۆشیەوە و بەر لەوەی حەزرەتی جوبرائیل لە خوێندنەوەی ئایەتەکان بێتەوە، ئەو بێ وەستان دەیوتەوە تاوەکو بە تەواوی لەبەری بکات. تەنانەت لەم بارەیەوە هێندە پەرۆش و خەمخۆرانە ڕەفتاری دەکرد تا ئەوەی قورئانی پیرۆز پێی فەرموو. ئەی پێغەمبەر بەدەم قورئانەوە زمانی خۆت مەجوڵێنە بۆ ئەوەی بە زوویی وەحی لەبەر بکەیت بێگومان کۆکردنەوەی و پێخوێندنەوەی لەسەر ئێمەیە دەی کەوایە کە بە زمانی جوبرەئیل خوێندمانەوە تۆش شوێنی خوێندنەوەکەی ئەو بکەوە دواتر گومانت نەبێت کە ڕوونکردنەوەکەیشی هەر لەسەر ئێمەیە بەڵێ قورئان وەک ئەمانەتێک بە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم سپێردرابوو بۆیە ئەو سەروەرە دەترسا لەوەی کە نەتوانێت بەرامبەر بەو ئەمانەتە پیرۆزە ئەمین بێت و لە تاوا دەلەرزی تا ئەوەی پەروەردیگاری دڵی دایەوە و دڵنیای کردەوە لەوەی کە خوای گەورە پێغەمبەرەکەی لە ئەمانەتەکەیدا ئەمین دەکات پێغەمبەری خواش صلی اللە علیه وسلم تەمەنی موبارەکی لە نێو ئەو کۆشش و پەرۆشیەدا بەسەر برد لە هەموو کەس زیاتر هەوڵی دەدا ئەمین بێت لە ئەمانەتەکەیدا و هەمیشە هەستی بە قورسایی ئەو ئەرکە سەنگینە دەکرد کە بە هەموو قورساییەکەیەوە لەسەر شانی بوو هەر بۆیە لە حیجەتی الوداعدا کە بەواتای حەجی ماڵئاوایی کردن دێت لە ئومەتەکەی لەو ساتانەدا کە خۆر بەرەو ئاوەبوون دەچوو ئەویش بەو هەستەوە کە ژیانی ڕووی لە ئاوەبوون ناوە جارێکی تر ئەو بەرپرسیارێتیە قوڵەی بەرجەستە کردەوە و بە دەنگێکی بەرز بە هاوەڵە ڕاستگۆکانی فەرموو بەم نزیکانە دەربارەی من پرسیارتان لێ دەکەن، واتە، بەر لەو پرسیارە من پرسیارتان لێ دەکەم، ئایا پەیامەکەم گەیاندووە؟ لە بەرامبەر ئەمەدا ئەوانەی لەوێدا بوون، بە دەنگێک کە زەمین و ئاسمانی دەزرەنگاندەوە، وتیان، بەڵێ، پەیامەکەت بە تەواوی گەیاند و ئەرچی سەرشانت بێ کەموکوڕی بەجێ گەیاند. لە پاش ئەم شایەتییە، سەروەری هەردوو جیهان، دەستەکانی بەرەو ئاسمان بەرز کردەوە و فەرمووی. پەروەردیگارە بە شایەد بە. بەڵێ ئەمینی لە ئەمانەتدا لە خوای گەورەوە دەستی پێکردووە ئەوجا بە حەزرەتی جوبرەئیلدا گوزەری کردووە و لە پێغەمبەری نازداردا عەلەیهی سەلاتی وەسەلام گیرساوەتەوە. پاشانیش لەوەوە بۆ ئۆمەتەکەی گوازراوەتەوە، لە حەجی ماڵئاواییشدا بە شایەتیەک لە ئۆمەتەوە جارێکی تر بۆ لای خوای گەورە گەڕایەوە. هەروەک کتێبە باوەڕپێکراوەکانی فەرموودە بۆمان دەگێڕنەوە، دایکی ئیمانداران حەزرەتی عائیشە ڕەزای خوای لێ بێ دەربارەی هەست و شعوری ئەمانەت لە پێغەمبەری خوا، علیە سەڵاتی وسلام، دەفەرموێ، هۆکاری نازڵ بوونی ئایەتەکەش ئەم ڕووداوەی خوارەوەیە، پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم هەڵسا بە بەستنی هاوسەرگیری لە نێوان زەیدی کوڕی حارثی بەندەی ئازادکراوی کە خۆی گەورەی کردبوو کردبووی بە کوڕی خۆی لەگەڵ زەینەبی کچی جەحش کە کچی پووری خۆی بوو بەڵام ئەم هاوسەرگیریە بەو جۆرەی کە چاوەڕوان دەکرا ئاسوودەیی بەدوای خۆیدا نەهێنا دایکی ئیمانداران حەزرەتی زەینەب ڕەزای خوای لێبێ تەنها لەبەر گوێڕایەڵی فەرمانی پێغەمبەر درودی خوای لێ بێ بەم هاوسەرگیریە ڕازی بوبوو جا لەبەر ئەوەی ئەم خێزانە هەر لەسەرەتاوە لەسەر بناغەی نابەدڵی دامەزرابوو بۆیە خاتوو زەینەب نەیدەتوانی ڕێزی شایستە لە مێردەکەی بگرێت جا خۆ خوای گەورە هەر لە زووەوە مرادی فەرموو بوو کە لە زەید جیا ببێتەوە و بچێتە ڕیزی خێزانە پاکەکان الازواج الطاهرات رسول اللە وە، بەڵام بە گوێرەی ئەو نەریتەی کە تا ئەو کاتە لە نێو عەڕەبەکاندا باو بوو، هەر کەسێک بە یەکێکی بووتایە، کوڕم، ئیدی ئەو کوڕە هەر وەک کوڕی ڕاستەقینەی ئەو کەسە سەیر دەکرا. بەم شێوەیە هاوسەرەکەشی دەبوو بە بووکی ئەو کەسە. جا خۆ پێش ئەمەش دایکی، زەینەب، پێشنیازی ئەوەی بۆ پێغەمبەری خوا کردبوو، کە کچەکەی بخوازێ، بەڵام سەروەرمان ئەو پێشنیارەی قەبوڵ نەکردبوو. بەڵام ئەم جارەیان ڕاستەوخۆ خوای گەورە فەرمانی ئەم هاوسەرگیریەی دەدا، هاوسەرگیری لەگەڵ خاتوو زەینەب بەلای پێغەمبەری خواوە، صلی اللە علیە وسلم، زۆر سەخت و گران بوو، بەڵام فەرمانەکە لە ئاسمانەوە بوو. جا بۆیە حەزرەتی عائیشەی دایکمان ڕەزای خوای لێ بێ ئاماژە بەم لایەنە دەکات و دەفەرموێ، ئەگەر پێغەمبەری خوا ئایەتێکی لەو وەحیە بشاردایەتەوە کە بۆی دەهات، ئەوا ئەو ئایەتەی دەشاردەوە کە ئەم هاوسەرگیریەی لەخۆ گرتبوو، بەڵام ئەو لە ئاست وەحیدا تا بڵێی ئەمین بوو، هەرگیز بە خەیاڵی دانەدەهات کە تەنانەت بچووکترین شتیش، حاشا، بشارێتەوە، واتای ئایەتەکەش بەم جۆرەیە. یادی ئەوە بکەرەوە وەختێ دەدوت بەو کەسەی کە خوای گەورە نیعمەتی پێ بەخشیوە و تۆش بە مامەڵەی جوان و ئازادکردنی لە کۆیلایەتی چاکەت لەگەڵ کردووە، هاوسەرەکەت لای خۆت بهێڵەوە و دەرهەق بە و لە خوا بترسە. بەڵام کە ئەمەشت دەوت، ئەو حەقیقەتەت لە ناخدا دەشاردەوە کە بە دڵنیاییەوە خوای گەورە ئاشکرای دەکرد. بەم هۆیەوە لە خەڵکی دەترسای، نەوەک کاردانەوەیەکی وایان هەبێت کە زیان بە ئیمانیان بگەیەنێت، لە کاتێکدا ئەوە هەر خوای گەورەیە کە شایانی لێترسانە. بەڵێ، ئەگەر پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئایەتێکی بشاردایەتەوە، حاشا، ئەوە ئەم ئایەتە دەبوو. بەڵام وەک وتمان، ئەو ئەمین بوو لە ئەمانەتدا، مەحاڵیش بوو هەرگیز شتێک بە پەنهانی بهێڵێتەوە. ڕووداوێکی تر کە ڕۆشنایی دەخاتە سەر ڕەهەندی ئەمانەت لای سەروەرمان، ئەوە بوو لە غەزای بەدردا هەندێ لە کافرانی قوڕەیش بە دیل گیران. پێغەمبەری خواش علیە الصلوة والسلام سەبارەت بە چارەنووسی دیلەکان لەگەڵ حەزرەتی ئەبوبەکر و حەزرەتی عومەردا ڕەزای خوایان لێ بێ ڕاوێژی کرد. حەزرەتی ئەبوبەکر ڕای وابوو کە لە بەرامبەر فیدیەدا دیلەکان ئازاد بکرێن، هەرچی حەزرەتی عومەریشە لەگەڵ ئەوەدا بوو کە هەموویان بە سزای خۆیان بگەیەنرێن. تەنانەت پێشنیاری ئەوەیشی کرد کە هەر کەسە و خزم و نزیکەکانی خۆی بکوژێت. بەڵام پێغەمبەری خوا بۆچوونەکەی حەزرەتی ئەبوبەکری پەسەند کرد و لە بەرامبەر فیدیەدا دیلەکانی ئازاد کرد. جا با پاشماوەی بەسەرهاتەکە لە حەزرەتی عومەر خۆیەوە ببیستین. بۆ ڕۆژی دواتر کاتێک چوومە خزمەت پێغەمبەری خوا، دەبینم وا لەگەڵ ئەبوبەکردا هەردووکیان پێکەوە دەگرین. بەڵێ، هەردووکیان سەریان کز کردبوو بە کوڵ دەگریان. هۆکارەکەییم پرسی، بەڵام هیچ کامیان توانای وەڵامدانەوەیان نەبوو. پێداگریم کرد و وتم، چی دەبێ بە منیش بڵێن؟ ئاخر گەر شتێک هەیە شایەنی گریان بێت، با منیش لەگەڵتاندا بگریم. لە کۆتاییدا پێغەمبەری خوا بەدەم گریانەوە فەرمووی، بۆ هیچ پێغەمبەرێک نەبووە کە دیلی هەبێت تا ئەو کاتەی بە تەواوی پایەدار و جێگیر دەبێت لە زەویدا، ئێوە ماڵ و شمەکی کاتی دنیاتان دەوێت، کەچی خوای گەورە ئاخیرەتی دەوێت کە هەتاهەتاییە بۆتان، خوای گەورە باڵادەست بەسەر هەموو شتێکدا و خاوەن دانستی ڕەهایە. خۆ ئەگەر بچووکترین گریمانەی ئەوە هەبوایە کە پێغەمبەر درودی خوای لێبێ شتێک لە وەحی بشارێتەوە، ئەوا بەهەرحاڵ دووەم ئایەت کە دەبوو بشاردرێتەوە ئەم ئایەتە دەبوو، بەڵام پێغەمبەری خوا، علیه الصلوة والسلام، لە ئاست وەحیدا بە تەواوی مانا ئەمین بوو. لە بەشەکانی داهاتوودا کاتێک باس لە پاکی و بێگوناهی العصمەی پێغەمبەران دەکەین، سەردەدەینەوە لە هەردوو ئایەتەکە و هەوڵ دەدەین بە درێژی باس لەو لایەنانە بکەین کە پەیوەستن بە باسەکەوە. نوری نەمر.